چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای پشکنینی کاری دیمنە دبشلیم پادشای هند وتی بابەی دەبای فەیلەسوف باسی دوزمانی فێڵبازم بیست کە ناکۆکیە خاتە ناو هاوڕێیانەوە ئێستا باسی دیمنەم بۆ بکە لە پاش کوشتنی گاکە چی بەسەرهات وەکە شێرەکە بە ناپاکی ئەوی زانی وەڵامی چی بوو وە چۆن ئەویست کە خۆی لە سزا ڕزگار بکات بەیدەباوتی کاتێ کە شێرەکە گاکەی کوشت لە پاشان پەشیمان بۆوە بیری لە هاوڕێتی و پیاوەتی و زانینی ئەوە کردەوە و هاوڕێی خۆشەویستی شێرەکە لە پاش گاکە پڵنگ بوو شەوێ لای شێرەکە دانیشت بوو کە درنگ بوو هەستا و ڕۆیشتەوە بۆ ماڵەوە لە ڕێ بەلای ماڵی کەلیلە و دیمنەدا تێپەڕی، گوێی لێ بوو کەلیلە سەرزەنشتی دیمنە یەکرد، ئەویش بێدەنگ ڕاوەستا و گوێی لێ گرتن. کەلیلە ئەیوت بە دیمنە، گوناهێکی گەورەت کرد، ئەگەر شێر بەو کارەت بزانێ کە بە فێڵ و ناپاکی و دووزمانی کردت لەناو ئەچی و کەس یارمەتیت نادا و سووک و ڕسوا ئەبیت. منیش لەمڕۆوە بەدواوە هاوڕێیەتیت ناکەم چونکە زاناکان وتویانە لەو کەسە دووربە کە حەز لە چارەی ناکەی منیش چاکتر وایە کە خۆمت لێ دوور بخەمەوە هەتا منیش بەهۆی ناپاکی تۆوە تووشی سزا و خراپە نەبم کە پڵنگەکە ئەوەی بیست دەست بەجێ گەڕایەوە و چوو بۆ لای دایکی شێرەکە ئەو قسانەی هەمووی بۆ گێڕایەوە وە سوێندیدا کە ئەم نهێنیە لای کەس ئاشکرا نەکات کە ڕۆژ بۆوە دایکی شێرەکە چوو بۆلای کوڕەکەی و لێی پرسی، ئەوە بۆچی خەفەت ئەخۆی؟ شێرەکە وتی، لەبەر کوشتنی گاکە، وا من زویرم کە هەرگیز هاوڕێی وام نەبووە. دایکی وتی، گەورەترینی شایەت ئەوەیە کە پیاو خۆی پێ لە گوناهی خۆی بنێ. ئەمە گوناهێکی گەورەیە. چۆن لە خۆتەوە گاکەت کوشت بەبێ ئەوەی کە هیچ لە بابەت ئەوەوە بزانی؟ ئەگەر لەبەر قسەی زاناکان نەبوایە کە ئاشکراکردنی نهێنیان بەلاوە چەندە خراپە ئێستا هەرچی ئەزانم پێم ئەوتی شێرەکەوتی قسەی زاناکان گەلێ جۆرن بەڵام مەبەستیان جیاوازە منەزانم کە قسەکەت ڕاستە ئەگەر شتێک ئەزانی لەم بابەتەوە لێمی مەشارەوە بە کورتی دایکی شێرەکە هەرچی پڵنگەکە پێی وتبوو هەمووی بۆ گێڕایەوە بەڵام ناوی پڵنگەکەی نەبرد لە پاشاناوتی قسەی زاناکانم لە بیر نەچۆتەوە کە سزای گەورەیان داناوە بۆ ئەو کەسەی کە نهێنی ئاشکراکات بەڵام بۆیە پێموتی کەی ترکەس خراپە و ناپاکی بەرامبەر پادشانەکات و تەمێ خواردوو ببن شێرەکە فەرمانیدا بە کۆبوونەوە لە پاشاندا ناردی دیمنەیان هێنا و لە بەردەم شێردا ڕایان گرت دیمنەوتی چی ڕوویداوە بۆچی پادشا خەفەتبارە دایکی شێرەکەوتی مانەوەی تۆ ئەوی زویر کردووە ئەگەر بۆ ماوەی ساتێک بێ وە لەمڕۆ بەدواوە بە زیندوویی ناتهێڵێ دیمنە وتی بەرکەوتوو هیچی نەهێشتۆتەوە بۆ دواکەوتوو چونکاڵێن ئەوەی کە لە هەموو کەس زیاتر خۆی لە خراپە ئەپارێزێ لە پێش ئەوەدا تووشەبێ کە خۆی داوە بە دەستیەوە با پادشا و سەربازانی نموونەیەکی خراپ نەبن وەکو بیستووماڵێن ئەوەی پیاو خراپ بناسێ و هاوڕێیەتیان بکا گوناهی بە ملی خۆیەتی هەر لەبەر ئەوەیە کە خواپەرستان خۆیان لە کەسانی تر دوور ئەخەنەوە و بە تەنها ڕائەبوێرن و خۆشەویستی خۆیان هەڵبژاردووە بە سەر شادی و خۆشی جیهاندا کێ پاداشتی چاک ئەداتەوە بە چاکە؟ کێ پاداشتی چاکە داتەوە بە چاکە خوای گەورە نەبێ ئەوەی بە هیوای چاکەی ئادەمیزاد بێ واز لە خوای گەورە بهێنێ گۆڕی ئەوەیە کە هیچی دەست ناکەوێ چونکە بە هەڵە داچێ کە یش لەبەر خوا نەکا و هیوای چاکەی بە دەستی ئادەمیزاد هەیە وە لە سەرباز و هاوڕێی پاشا پێویستە کە ئیش لە شوێنی خۆیاندا بکەن زاناکان وتویانە، ئەوەی قسەی ڕاست لە شوێنی درۆدا و درۆ لە شوێنی ڕاستدا بکات، لە ڕێزی تێگەیشتوواندا نییە، لەبەر ئەوە پێویستە کە پادشام لەم کارەی مندا پەلە نەکات و من لە ترسی مردن ئەم قسەیە ناکەم، چونکە هەرچەندە بترسم هەرە مرم و هەموو زیندووێک ئەمرێ و لەناوەچێ، ئەگەر سەد گیانم هەبێ و بزانم بە مردن پادشا شاد ئەبێ، خۆمی لە ڕێدا بەخت ئەکەم بە هەر سەدیانەوە. یەکێک لە سەربازەکان وتی، لەبەر پادشامەی نەوت، بەڵکو لە ترسی گیانی خۆی بوو. دیمنە گوێی لێ بوو پێی وت، بۆچی؟ ئەمە خراپە؟ کەس هەیە بە پیاو نزیکتر لە خۆی؟ پیاو ئەگەر لە خۆی نەترسێ ئەی لە کێ ئەترسێ؟ وا دیارە تۆ زۆر خراپ و دڵڕەقی و چاکەی کەست ناوێ و دوژمنی گیانی خۆتی. تۆ بە کاری ئەوە نای کە سەربازی پادشاش بی. کە دیمنە و قسانی پێ وت شەرمەزار بوو چووە دەرەوە. دایکی شێرەکە بە دیمنەی وت، سەرم لە تۆ سوڕماوە کە چەندە ناپاک و بێ شەرمی، چەند زوو وەڵامی ئەوە دەیتەوە کە قسەت لەگەڵ ئەکا، هەی فێڵباز! دیمنە وتی، ئاخر تۆ بە یەک چاو سەیری من ئەکەی و بە یەک گوێ گوێم لێ ڕائەگری، لەگەڵ ئەوەدا کە بەدبەختی ڕووی تێکردووم کە دەرگاوانەکانی پادشا بە درۆ و دەلەسە باسی منیان لای پادشا کردووە، دایکی شەرەکە وتی، سەیری ئەم تاوانکارە! وا خۆی نیشان ئەدا کە هیچ گوناهێکی نییە. دیمنە وتی، ئەوانەی کە کارێک ئەکەن کە بە ئیشی ئەوان ناشێ باریان نییە وەک ئەو پیاوەی کە جلی ژنان ئەکاتە بەری و ئەو ژنەی جلی پیاوانە لەبەر ئەکات و ئەوەی کە خۆڵ ئەکاتە شوێنی پەین وەک ئەو میوانەی کە خۆی بە خاوەن ماڵ ئەزانێ ئەوەی کە پرسیاری لێ ناکرێ و لە خۆیەوە قسە ئەکا تاوانبار ئەو کەسەیە کە ئیشی خۆی و کەسی تر نازانێ و ناتوانێت تاوان و خراپە لە خۆی دوورخاتەوە. دایکی شێرەکە وتی، وازانی بەم قسانەت پادشا هەڵە خەڵەتێنی هەی زۆردار؟ دیمنەوتی، زۆردار ئەو کەسەیە کە دژمن ناناسێ و بەبێ گوناهی کوژێ. دایکی شێرەکەوتی، وازانی کە لە ئەنجامی دوو زمانی ڕزگارتە بێ هەی درۆزن؟ دیمنەوتی. درۆزنەوەیە کە قسەی وا ئەکا کە نەبووە وە کاری وا ئەکا کە هەرگیز نەکراوە و نابێ بەڵام من قسەکانم ڕوون و ئاشکران. دایکی شێرەکە وتی. زاناکان لە ئێوەن کە بەڕاستی ئەم کارە ڕوون ئەکەنەوە. لە پاشاندا هەستا و چووە دەرەوە و شێرەکە دیمەنی دایە دەست قازی. ئەویش فەرمانی دا پەتێکیان خستە ناو ملی و بردیان بۆ بەندیخانە. لە نیوەشەودا کەلیلەی برای بە دزیەوە هاتە لای لە بەندیخانەکەدا. دەستی کرد بە گریان و وتی، بەهۆی درۆزنی و فێڵبازییەوە نەبوایەنە ئەهاتیتە ئێرە، بەڵام هیچ چارەم نییە، لەبەرئەوەی کە زوو ئامۆژگاری برایانەم کردی، بەڵام یاخی بوویت. بزانە، کە هەر شوێنێک قسەی خۆی و هەر جێیەکیش ڕێیەکی هەیە. ئەگەر لە کاتی خۆشیدا ئامۆژگاریم نەکردیتایە ئێستا منیش لەگەڵ تۆدا لێرەدا ئەبووم، بەڵام تۆ خۆتت لێ بایی ببوو بە جۆرێ کە هۆشت لای خۆت نەمابوو. من هەمیشە قسەی زاناکانم بیرە خستیتەوە کە وتویانە فێڵباز لە پێش کاتی مردنیا لە ناوەچێ دیمنە وتی ڕاستەکەی بەڵام زانەکان و تویانە پیاو لەسەر گوناه لە جیاندا سزا بدرێ چاکترە لەوەی کە لە دوایدا بە ئاگری دۆزەخ سزای بن کەلی لەوتی ڕاستەکەی بەڵام گوناهەکەت گەورەیە سزای شێرەکەش سەختە ها لە نزیک ئەوانەوە لە بەندیخانەکەدا وێزێکی پێوەندکراو هەبوو و ئەمان چاویان لەو نەبوو، گوێی لە قسەکانیان ڕاگرتبوو. بە تەواوی قسەکانیانی ڕەوان کرد بۆ ئەوەی کە پرسیاری لێ کرا شایەتی پێوە بدا. کە ڕۆژ بۆوە، دایکی شێرەکە چوو بۆ لای کوڕەکەی، پێی وت، ئەی گەورەی گیانەوەر، ئەوەی کە دوێنێ لە کاتی خۆیدا کردت، خوای گەورەت پێ ڕازی کرد. زاناکان وتویانە پێویستە پیاو هەرگیز سستی نەکا لە کردنی چاکە و گوناهی پیاو خراپ نەپۆشێ و یارمەتی نەدا. کەشێرەکە ئەوەی بیست فەرمانی دا بە پڵنگەکە کە سەرۆکی دادپەروەران بوو کە لەگەڵ شێری دادپەروەردا دابنیشێ کە مامی شێرەکە بوو سەربازەکان ورد و بچوک بانگ بکەنە بارەگا و بە وردی سەیری کاری دیمنە بکەن و بۆ گوناهەکەی بگەڕێن و قسە و گفتوگۆی دیمنەش بنووسن. ڕۆژ بە ڕۆژ بۆی ڕەوانە بکەن، لە پاشان هەردووکیان لەگەڵ قازیدا لە بارەگای دادپەرستیدا دانیشتن، بانگی هەموو سەربازەکانیان کرد و کۆبوونەوە، لە پاش سێ سەعات گفتوگۆ قازی فرمانیدا کە دیمنە ببینن. دیمنیان هێنا لە بەردەم قازیدا ڕایان وەستاند سەر گەورەی کۆمەڵەکە هەستا و بانگی کرد ئەیدانیشتوان خۆتان ئەزانن کە پادشای گەورە لەو ڕۆژەوە کە شەترە بەکوژراوە هێزی لەبەر بڕاوە چونکەواتێگات کە ئەوە بە دووزمانی و درۆی دیمنە کوژراوە، ئەم قازییە فەرمانی پێدراوە کە کاری دیمنە ڕوون بکاتەوە، ئێستاش هەر کەسێک لە ئێوە شتێک ئەزانێ لەم بابەتەوە با قسە بکا بۆ ئەوەی کە بە پێی یاسا ئەو فەرمانەی بۆ دابنرێ. ئەگەر مافی کوشتنی هەبێ نابێ پەلە بکەین، چونکە پەلە پەشیمانی لە دوایە و شوێنی هاوڕێکەوتن لە سەر درۆ، سووکییە. لە دوای ئەوە قازی هەستا وتی، ئەی دانیشتووان! گوێ لە قسەی سەرۆکتان بگرن، هەرچی ئەزانن مەیشارنەوە، لەبەر سێ هۆکار، یەکەم، چونکە گوناهی دیمنە گەورەیە، زاناکان وتویانە، گەورەترینی گوناه کوشتنی بێ تاوانە بە درۆ و دووزمانی، وە ئەوەی کە شتێک بزانێ و بۆی بپۆشێ هاوبەشی ئەوە لەو گوناهەدا. دووەم، ئەگەر گوناهبار خۆی پێی بنێ لە گوناهەکەی، چاکترە بۆ ئەو و نزیکترە کە پادشا و هاوڕێیانی لێی خۆش ببن. سێهەم، خۆ دوورخستنەوە لە پیاو خراپ و گوناهبار پێویستە لەسەر هەموو کەسێکی تێگەیشتوو. ئەوەی لە کاری ئەم فێڵبازە شتێک بزانێ با قسە بکا هەتا ببێتە بەڵگەیەک لەسەری، چونکە زاناکان وتویانە ئەوەی کە شایەتی مردوێک بشارێتەوە لە ڕۆژی زیندوو بوونەوەدا بە ئاگری دۆزەغ لغاوی ئەکەن. کاتێ کە کۆمەڵەکە ئەوەیان بیست بێدەنگ بوون. دیمنە وتی، بۆچی دەنگ ناکەن؟ چیێزانن بیڵێن هەر قسەیەک وەڵامی خۆی هەیە زاناکان و تویانە ئەوەی کە شایەتی شتێک لە خۆیەوە بدا کە بە چاو نەیدیوە وە شتێک بڵێ کە نایزانێ ئەوەی بەسەردا دێ کە بەسەر پزیشکەکەدا هات کۆمەڵەکە وتیان ئەوە چۆن بووە؟ دیمنە وتی، ئەگەر نەواڵێن لە شارێکدا پزیشکێکی شارەزا هەبوو کە زۆر کەم نەخۆشی لە دەست دەرەچوو. لە پاشاندا پیر بوو، چاوی کز ببوو. پادشای ئەو شارە کچێکی هەبوو کە ژنی برازایەکی خۆی بوو. کچەکە سکی هاتە ئازار. پزیشکەکەیان بۆ هێنا. ئەویش دەرد و دەرمانی زانی بەڵام وتی داخەکەم ئەگەر چاوم بیبینایە دەرمانم بۆ گرتەوە لەمەدا باوەڕم بە کەسی تر نییە کە بتوانێم کارە بکات لەو شارەدا کابرایەکی گەوچ هەبوو کەەوەی بیست هات بۆ لای پادشاوتی من لە پزیشکی و گرتنەوە و ناسینی دەرماندا زۆر شارەزام پادشا فەرمانی دا کە بچێتە دەرمانگەیەکەوە و دەرمانەکە بگرێتەوە. لە خۆیەوە دەستی کرد بە دەرمان گرتنەوە. شووشەیەک زەهری تێکەڵ کرد بەبێ ئەوەی کە بزانێ چییە. لەو دەرمانی دا بە کچەکە خواردیەوە و دەستبەجێ گیانی دەرچوو. پاشاش کابرای گەوجی گرت و لەو دەرمانەی دایە و ئەویش مرد. لەبەر ئەوە ئەم ئامۆژگاریەم بۆ وتن کە بزانن گەلێ جار پیاو لە ڕێ ڕاست لە ئەداو بە هەڵەدا ئەچێ ئەو کاتە ئێوەش وەک ئەو گەوجەتان بەسەردا دێ کە خۆی بە خۆی کرد زانەکان وتویانە لەوانەیە کە قسەکەر پاداشتی قسەکەی وەربگرێ وە قسەکردن بەدەست خۆتانە بەڵام ئاگاتان لە خۆتان بێ لەو کاتەدا سەرداری بەرازەکان کە بە شوێنی خۆی لە شێر ئەنازی وتی، ئەی تێگەیشتوان گوێ لە من بگرن زۆنەکان و تویانە پیاو چاک بە ڕەنگ و ڕوودا ناسرێ ئێوەش بەوەی چاکەی زۆری خی گەورە و خۆشی و کامرانیەوە پیاوی باش بە نیشانە داناسن شتی گەورە بەهۆی بچووکەوە زانن لێرەدا گەلێ شت هەیە کە نیشانەن لەسەر ئەم نەگبەتە کە تاوان و خراپە یاشکراکات قازی پێوت وا دیارە کە تۆ لە نیشانە و ڕەنگ و ڕوودا زانای کاروبار بەوە ڕوونەکەیتەوە. ئێستاوەی کە لە بابەت دیمنەوەی زانی بۆمانی ڕوون بکەرەوە. سەرداری بەرازەکان وتی. زانەکان وتویانە ئەوەی کە چاوی چەپی لە ڕاستی بچووکتر بێ ئەو چاوەی هەر هەڵەفڕێ و گەر لووتی بە لای ڕاستیدا خوار بووبێتەوە نەگبەت و پیسە. دیمنە پێی وت. زۆر سەیری هەی پیسی بەدخوو. بەڵام ئەو کاتە سەیرتری کە لەگەڵ پادشادا وەستی و پەلاماری خۆراکی ئەدەی بەو لەشە گەڕەتەوە لەبەر هاوڕێتی باسم لە ئەکردی بەڵام کە تۆ قسەت بە من وت منیش تۆزێ باسی تۆکەم تۆ مافی ئەوە نییە کە نانی پادشا بخۆی چاکتر وایە هیچ کارێک نەکەی وە نەبیتە جوتیار و سەرتاش و بۆیاخچی بۆرە پیاوێک نەخوازە کە یارمەتی دەری پادشا بێ سەرداری بەرەزەکان وتی ئەوە بەم لەڵێی دیم نەوتی بەڵێ بە تۆڵم هەی قاچ خواری ورگ زلی لێو قڵی شاوی ئەسە قورس سەرداری بەرازەکان سەری داخست و ڕەنگی تێک چوو زمانی بەسرا لە شەرما دەسی کرد بە گریان دیمنە پێیوت پێویستە کە گریانت هەر درێژە بکێشێ و کاتێک کە بادشا بزانێت چەندە پیسی ئیتر لە خۆراک و کاروبار دەرت ئەکا لەو کۆمەڵەدا چەقەڵێک هەبوو کە باوەڕ پێکراوی پادشا بوو لە خۆی نزیک کردبۆوە فەرمانی پێدابوو کە هەرچی ئەکەن بە دزیەوە ئاگاداری بکات ئەو چەقەڵا چوو بۆ لای شێرەکە و ئەو قسانەی هەمووی بۆ گێڕایەوە شێرەکە فەرمانی دەرکرد بۆ لابردنی سەرداری بەرازەکان لە ئیشەکەی و جارێکی تر نەیەتەوە لای و چاوی پێی نەکەوێ هەروەها فەرمانیدا کە دیمنە پێوەند بکەن و بیخەنە بەندیخانەوە ڕۆژ زۆری نەمابوو، هەرچی ئەوان و دیمنە وتیان و کردیان نووسرایەوە و بە مۆری پڵنگەکە مۆریان کرد و هەریەکە ڕۆشتنەوە بۆ ماڵی خۆیان. لە پاشاندا چەقەڵێک کە ناوی بەهرۆز بوو دۆستی کەلیلە و خۆشەویستی شێرەکە بوو هات بۆ لای دیمنە و ئاگاداری کرد کە کەلیلە لە ترسی خۆی و خەفەتی براکەی مرد دیمنە گریا وتی، ئیتر من جیهانم بۆ چییە؟ بەڵام سوپاس بۆ خوای گەورە کە کەلیلە نەمرد هەتا برایەکی وەک تۆی دامێ. بڕۆ، بڕۆ بۆ ماڵی ئێمە، هەرچی خوا داویەتی بیهێنە بۆ ئێرە. ئەویش چوو هەمووی هێنا. دیمنە نیوەی ئەو ماڵی دایە و پێی وت، تۆ لای پاشا دەستتە ڕوا، بزانە شێرەکە لەگەڵ دایکیا چی ئەڵێن. ئەو کاتە. کە قازی قسەو باسی من و دوژمنە نێرێ بۆی. ئەویش بەڵێنی دایە و نیوەی ماڵەکەی برد بۆ خۆی. بەیانی زوو شێرەکە لە بارەگای خۆیدا دانیشتبوو. لە پاش دوو سەعات سەربازەکانی نووسراوەکەیان بۆ هێنا. ئەویش خوێندیەوە و دایکی ئاگادار کرد. دایکی هاواری کرد و وتی، بەلاتەوە گران نەبێ تۆ دۆست و دوژمنت ناناسی! ئەم قسانی کە لێرەدا نووسرابوو من نەموت کاری پێمەکە چونکە قسەی دیمنەی زۆرداری ناپاکە لە پاشاندا بە تووڕەیەوە هەستا و چووە دەرەوە بارۆس دوا بە دوای ئەو چوو بۆ لای دیمنا ئەو شتانی بۆ گێڕایەوە لەو کاتەدا دیمنان برد بۆ لای قازی قازی پێیوت ئەی دیمنا ڕاست بڕۆ ئیتر لەمە زیاتر پێویست نییە بە شوێنکاری تۆدا بگەڕین زاناکان وتویانە خوا ئەم جیهانەی کردووە بە هۆیەکی ڕاستی پاش زیندوو بوونەوە چونکە خانەی پێغەمبەران و چاکانە ئادەمیزاد ئەخەنە سەر ڕێ ڕاست و خواناسی کە لە پاشانا بچنە بەهەشت ئێستاش ئێمە لە کاری تۆ ئاگادارین بەڵام پاشامان فەرمانی داوە کە جارێکی تریش سەیری بکەینەوە دیمنە وتی ئەی قازی تۆ دادپەروەر نیت ئەمەش دوورە لە ڕێ ڕاستەوە کە پاشایان بێ تاوان بدەنە دەست کەسێکی وەکو تۆ چۆن پەلاکەی بۆ کوشتنی من لەبەر ئەوەی ئارەزووی خۆتە کە هێشتا سێ ڕۆژ بەسەر گرتنما تێنەپەڕیوە بەڵام بەو خوایە ئەوان ڕاستیان وتووە کە ئەڵێن ئەوەی کە بە چاکە ڕاهاتبێ کردنی بەلایەوە ئاسانە هەرچەندە زیانیش بەخۆی بگەیەنێ قازی وتی، ئێمە زانین کە ئەبێ قازی لە کاری چاک و خراپ بزانێ هەتا بتوانێ پاداشت و سزا بۆ خاوەنەکانیان دابنێ، بەو جۆرە پیاو چاکان زیاتر چاکە ئەکەن، پیاو خراپانیش لە خراپە کردن دوور ئەکەونەوە. ئیتر ئەڵێی چی ئەی دیمنە، سەیری ئەم کارەساتە بکە کە تێی کەوتووی و پێ لە گوناهەکەت بنێ و بگەڕێوە بۆ سەر ڕێ ڕاست. دیمنە وتی، قازی ڕاز ئەوەیە کە تەنها بە هەست کردن لە خۆیەوە کار ناکات چونکە ئەمە هیچ دەرناخات من ئەزانم کە من پاکم بەڵام ئێوە هەستی درۆ کەن بەرامبەر بە من کە من بە خۆڕایی کەسێکم دابێ بە کوشت ئەی ئەگەر بمەوێ کە بە قسەی خۆم خۆم بە کوشت بەم ئەبێ چیم پێ بڵێن کە ئادەمیزاد خۆی لە هەموو شتێک بەلاوە گرنگتر و خۆشەویستترە و ئەز لەم قسانە بێنە ئەی قازی، ئەگەر ئەمە ئامۆژگاری بێ بە هەڵە دا چووی، چونکە ئێرە شوێنی ئامۆژگاری نییە، ئەگەر فێڵیش بێ بزانە کە پیاوی خۆی ناناسێ. لەگەڵ ئەوەش دا فێڵ پیشەی هیچ کەسێکی لە خوا ترس و تێگەیشتوو نییە. ئەم قسانەی تۆ پیاو خراپ هەڵی ئەگرێ و کاری پێ ئەکا. چونکە کاروباری قازی چاک لەسەر ڕاستیە ڕوات بەڵام تاوانبار ڕێی چەو تیەگرێ و کاری پێکا منیش ئەترسم ئەم قسانەی تۆ گەورەترین خراپ و تاوانی لێ بوەشێتەوە تۆ لای پاشا و سەربازان و هاوڕێیانی ئەو و هەموو کەسی تر بە گەورە و دادپەرست ناسراوی ئەمەش هیچ گوناهێکی تیا نییە، بەڵام گوناهی گەورە ئەوەیە کە بەرامبەر بە من دادپەرست نەبووی. کە قازیم قسانی بیست، هەمووی نووسی و بردی بۆ شێرەکە، ئەویش دایکی بانگ کرد بۆی خوێندەوە. دایکی وتی. ئەترسم کە دیمنە بە فێڵ لە ناوت ببایە پادشایەتیت لێ وەربگرێ، هەر وەکوو بە فێڵ و دووزمانی هاوڕێکەتی پێ بە کوشت دای. ئەم قسەی دایکی کاری تێ کرد، وتی. باشە ئەو کەسەم پێ بڵێ کە شایەتی لە دیمنە ئەدا لای تۆ هەتا بیکەم بە بەڵگەیەک بۆ کوشتنی. دایکی وتی، حەز ناکەم زاڵ بم بەسەر دیمنەدا، چونکە بەهۆی ئاشکراکردنی نهێنیەکەوە کە زاناکان ڕێی ئاشکراکردنیان نەداوە، بەڵام ئەو کەسەت بۆ ئەنێرم کە خۆی شایەتی لێ بدا. لە پاشاندا ناردی بەدوای پڵنگەکەدا و تێیگەیاند کە بێ یارمەتی شێر بدا لەسەر شتی ڕاستی. و ئەو شایەتیە بدا کە پیاوی وەکو ئەو نابێ بیشارێتەوە جگە لەوەی کە لەسەری پێویستە لە یارمەتی دانی زۆر لێکراوان و هەڵبژاردنی قسەی ڕاست لە ژیان و مردنا چونکە زاناکان وتویانە ئەوەی کە شایەتی مردوێک بشارێتەوە لە پاش زیندوو بوونەوە تووشی هەڵە و سزای خۆی ئەبێ بەم جۆرە وازی لێ نەهێنا هەتا ناردی بۆ لای شێرەکە هەرچی بیستبوو لە بابەت دیبنەوە بۆی گەڕایەوە. بۆچی زووتر دەنگتان نەکرد کاتان زانی ئێمە بۆ کاری ئەوانە گەڕاین؟ هەردووکیان وتیان، ئەمان زانی کە تەنها شایەتی یەک کەس لە دادگادا بەکار نایەت، بەڵام کە یەکێکمان قسەی کرد ئەوی تریش شایەتی دا. شێرەکە قسەکانی پەسەند کرد و فەرمانی دا کە دیمنا بکوژن. لە بەندیخانەکەدا بە سزایەکی قورس و ترسناک کوشتیان. ئەوەی کە سەیری ئەماکا با بزانێ کە ئەوەی بە فێڵ و زمانی لووس کەسانی تر تووشی خراپە بکا لە بەر قازانجی خۆی ئەویش سزای ناپاکی خۆی وەرەگرێ. ئازیزان و بیسەرانی کتێبی کەلیلە و دیمنە بەم جۆرە، دەرگای پشکنینی کاری دیمنا تەواو بوو، بەو هیوایەی سوودتان لە پەند و ئامۆژگارییەکانی ئەم دەرگایە وەرگرتبێ، لەگەڵمان بن بۆ تەواوکردنی بەشەکانی تری کەلیلە و دیمنا. خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێک کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.